دیاردەی کارۆ ڕووناکی، لاپەڕە سەد و یانزە. یەکێک لەو دیاردە فیزیاوە گرنگانەی کە زانا ئاینیشتاین توانی سەرکەوتووانە لێکی بداتەوە، دیاردەی کارۆ ڕووناکییە، کە کاتی خۆی بیردۆزی کارۆموگناتیزی نەیتوانی بە تەواوی لێکی بداتەوە. دیاردەی کارۆ ڕووناکیش بریتییە لە دەرچوونی ئەلیکترۆن لە ڕووی فلزێکەوە، کاتێک ئەو ڕووە بە تیشکێکی کارۆموگناتیزی لەرەلەردیاریکراو، واتە کاریگەر، ڕووناک دەکرێتەوە. یەکەم کەس کە تێبینی ئەو دیاردەی کرد، زانایەکی ڕووسی کە پرۆفیسۆری زانکۆی مۆسکۆ بوو بە ناوی ئیستۆلیتۆف لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و دوو زاینیدا. ئیستۆلیتۆف شووشەیەکی لە هەوا خاڵیکراوی هێنا و دوو پڵێتی کانزایی وەک دوو جەمسەری کارەبای تێدا دانا و ئەو جەمسەرانەی بەست بە پاترێکی کارەباییەوە. بێگومان لەو بارەدا تەزوو ناڕوات، چونکە سووڕەکە کراوەیە و بۆشایی لە نێوان دوو جەمسەرەکەدا هەیە، بەڵام کاتێک ڕووناکی گڵۆپێکی جیوەیی ئاراستەی یەکێک لە جەمسەرەکان کرد، بینی تەزووی کارەبا دەڕوات، واتە سووڕەکە داخرا، کە ئەوەش ڕوودانی دیاردەی کارۆڕووناکییە، دوای ئەویش زانایانی وەک هێرتز و لینارد تێبینی ئەو دیاردەیان کرد. ئەوە بوو کە زانا هێرتز لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و حەوت ی زایینی بینی لە ژووری تاقیگەکەیدا خاڵیبونەوەی کارەبایی زووتر و خێراتر ڕوودەدات کاتێک تیشکێکی کارۆموگناتیزی لە چوورەکەدا بەکاردەهێنرێت بەڵام ئەو نەیتوانی ئەو دیاردەیە لێکبداتەوە. هەروەها زانایانی دیکەش تێبینی ئاوایان کردووە کە ئەگەر لەوحێکی توتیای بارگەسالب بە تیشکێکی کارۆموگناتیزی وەک سەروو بنەوشەیی و ڕووناک کرایەوە بارگەسالبەکانی نامێنن و ئەگەر بارگەکەی موجەب بوو ئەوا بارگە موجەبەکانی ون ناکات. خانەی کارڕۆ ڕووناکی، Photoelectric Cell، بریتییە لە بۆرییەکی خاڵیکراو لە هەوا، تا بەربەست لە بەردەم جووڵەی ئەلەکترۆرە ڕووناکییەکان دروست نەبێت، کە پەنجەرەیەکی ڕوونی هەیە لە مادەی کوارتز کە ڕێگە بە تێپەڕبوونی ڕووناکیی ئاسای و تیشکی سەروو بنەوشەیی دەدات. دوو لەوحی کانزایی تێدایە کە پێیان دەوترێت پۆڵ، یەکێکیان پێی دەوترێت ئەلیکترۆندەر کە ئەم پۆڵەیان جەمسەرە یان دەبەسترێت لەگەڵ جەمسەری سالبی پاتریەکە و تیشکە کارۆموگناتیزیەکەی دەخرێتە سەر، ئەوی دیکەیان دەبەسرێت لە جەمسەری موجەبی پاتریەکە و پێی دەوترێت لەوحی کۆکەرەوە و ئەلیکترۆنە ڕووناکیەکان کۆدەکاتەوە. خانەی کارۆ ڕووناکی بەکاردێت بۆ لێکۆڵینەوە لەسەر دیادەی کارۆ ڕووناکی. شانەی کارۆ ڕووناکیەکە وەک لە وێنەکەدا دیارە دەبەستین. سوڕەکەش پێکدێت لە سەرچاوەیەکی ڤۆلتیەی نەگۆڕ. مایکرۆئەمیتەر، UA، و ڤۆڵتمیتەرێک بۆ خوێندنەوەی ڤۆڵتەی نێوان دوو لەوحی ئەلیکترۆندەر و کۆکەرەوە و بەرگرییەکی گۆڕاویش کاتێک تیشکێکی ڕووناکی لەرە لەر کاریگەری تیاریکراو دەخرێتە سەر لەوحە ئەلیکترۆندەرەکە ئەوا نیشاندەری مایکرۆئەمیتەرەکە لادەدات کە ئەوەش بەڵگەی دەرچوونی ئەلیکترۆنی ڕووناکییە لە لەوحی ئەلیکترۆندەر و لە لەوحی کۆکەرەوەش وەریان دەگرێت و تەزووی کارۆ ڕووناکیش بە سوڕەکەدا دەڕوات لەو تاقیکردنەوەدا دەتوانین بگەینە ئەم ئەنجامانە یەک بە زیادکردنی ڤۆڵتی موجەبی سەرچاوەکە تەزووی کارۆ ڕووناکی زیاد دەکات تا ئەو کاتەی هەموو ئەلیکترۆنە ڕووناکیەکان دەگەنە لەو حەکۆکەرەوەکە و دەوترێت تەزووەکە گەیوەتە باری تێربوون کاتێک توندی ڕووناکیەکە زیاد دەکرێت بۆ لەرە لەرێکی کاریگەری دیاریکراو تەزووی کارۆ ڕووناکیەکە زیاد دەکات دوو. کاتێک ڤۆڵتیەی سەرچاوەکە پێچەوانە دەکرێتەوە واتە ڤۆڵتیەی لەوحی کۆکەرەوە دەبێتە سالب و وردە وردە سالبەکەی زیاد دەکرێت تێبینی دەکرێت کە تەزووی کارۆ ڕووناکی وردە وردە کەم دەکات تا دەبێتە سفر و بەو ڤۆڵتیە سالبەی لەوحی کۆکەرەوەکە کە تەزووی کارۆ ڕووناکی دەکاتە سفر دەوترێت ڤۆڵتیەی تەزووبڕ جوڵە وزەی زۆرترین بۆ ئەلیکترۆنە ڕووناکیەکان ئی دەکاتە ڤۆڵتیەی تەزووبڕ واتە ڤی کەڕەتی بارگەی ئەلکترۆن کیو، واتە، E یەکسانە بە، V زەڕبی Q. زانای بەناوبانگ ملیکان پاش لێکۆڵینەوە بۆی دەرکەوت کە جووڵە وزەی زۆرترینی ئەلکترۆنە ڕووناکییەکان، واتە V، ڕاستەوانە دەگۆڕێت لەگەڵ لەرەلەری تیشکی کەوتوو بۆ سەر فلزەکە و بە کەمترین لەرەلەریش کە دیاردەی کارۆ ڕووناکی لە فلزەکە دروست دەکات، بەبێ ئەوەی ئەلکترۆنەکان جووڵەوزەیان هەبێت دەوترێت لەرەلەری مۆلەقە. کاتی خۆی بیردۆزی کارۆموگناتیزی نەیتوانی بە تەواوی دیاردەی کارۆڕووناکی لێک بداتەوە، چونکە بە پێی ئەو بیردۆزە کاتێک ڕووناکی کە شەپۆلێکی کارۆموگناتیزییە دەکەوێتە سەر ئەلیکترۆنێک لە ئەلیکترۆنەکانی گەردیلەکانی فلزێکدا، ئەوا بوارە کارەباییەکەی بە هێزێک کار دەکاتە سەر ئەلیکترۆنەکە و لە ڕووی فلزەکەوە دەردەچێت زیادبوونی توندی ڕووناکی کەوتوو مانای زیادبوونی وزەی کەوتووە بۆ سەر بەشێکی ڕووی فلزەکە کە ئەوەش بەپێی بیردۆزی کارۆموگناتیزی دەبێتە هۆی، یەک، زیادبوونی ژمارەی ئەلیکترۆنە ڕووناکییە دەرچووەکان، دوو، زیادبوونی جووڵە وزەی زۆرترینی ئەلیکترۆنە ڕووناکییەکان. پێشبینی یەکەمیان ڕاستە و لەگەڵ ئەنجامی تاقیکردنەوەکاندا دەگونجێ، چونکە ڕاستە کە توندی ڕووناکی کەوتوو زیاد بکات ژمارەی ئەلیکترۆنە ڕووناکییەکانیش زیاد دەکات، بەڵام پێشبینی دووەم ڕاست نییە و لەگەڵ ئەنجامەکانی تاقیکردنەوەکاندا ناگونجێت، چونکە توندی ڕووناکی کەوتوو هیچ پەیوەندی نیە بە جوڵە وزەی زۆرترینی ئەلیکترۆنەکان و بەڵکو ئی زۆرترین ئەلیکترۆنەکان ڕاستەوانە دەگۆڕێت لەگەڵ لەرەلەری ڕووناکی کەوتوو. هەڵەیەکی دیکەی بیردۆزی کارۆموگناتیزی لە لێکدانەوەی کارۆ ڕووناکیدا ئەوە بوو کە ئەو بیردۆزە پێشبینی ئەوەی کرد کە ڕووناکی کەوتوو بۆ سەر فلزەکە لەرەلەری هەرچەندە بێت دەتوانێت دیاردەی کارۆ ڕووناکی لە فلزەکە دروست بکات ئەگەر توندیەکەی زیاد کرا و ماوەی لێدانی بۆ سەر ڕووی فلزەکە زیاد کرا بەڵام لە ڕاستیدا ئەگەر لەرەلەری ڕووناکی کەوتوو یەکسان بوو بە لەرەلەری مۆلەقەی ئەو فلزە یان لەو لەرەلەرە زیاتر بوو ئەوا دیاردەی کارۆڕووناکی یەکسەر ڕوو دەدات و کاتی ناوێ خۆ ئەگەر لەرەلەری ڕووناکی کەوتوو لەو لەرەلەری مۆلەقە کەمتر بوو ئەوا هەرگیز دیاردەی کارۆڕووناکی لەو فلزەدا ڕوو نادات هەرچەندە کاتی لێدانی تیشکە ڕووناکیەکەش زیاد بکات. لێکدانەوەی ئاینیشتاین بۆ دیاردەی کارۆڕووناکی، لاپەڕە سەد و پازدە. زانا ئەینشتاین توانی سوود لە بیردۆزی کوانتەم، فۆتۆن، وەربگرێت بۆ لێکدانەوەی دیاردەی کارۆ ڕووناکی و توانی سەرکەوتووانە ئەو دیاردەیە لێکبداتەوە بەم جۆرە، تیشکی کەوتوو بۆ سەر ڕووی فلزەکە پێکدێت لە فۆتۆن و کاتێک ئەلیکترۆنەکانی گەردیلەکانی فلزەکە ئەو فۆتۆنانەش دەمژن ئەوا هەر ئەلیکترۆنێک وزەی تەنها یەک فۆتۆن دەمژێت بەوەش وزەکەی زیاد دەکات و خۆی دەگەیەنێتە سەر ڕووی فلزەکە ئەگەر ئەو ئەلیکترۆنە لە گەردیلەکانی سەر ڕووی فلزەکەوە نەبن، ئینجا ئەلیکترۆنەکان ئیشێک دەکەن بۆ جیابوونەوەیان لە ڕووەکە و ئەو وزەی کە دەمێنێتەوە بە شێوەی جووڵە وزە دەردەکەوێت لە ئەلیکترۆنەکاندا. بۆیە ئەلیکترۆنە ڕووناکییەکان بە خێرایی جیاجیا لە ڕووی فلزەکەوە دەردەچن. ئەگەر تیشکی کەوتوو تاک ڕەنگ بێت و لەرەلەرەکەی گەورەتر بێت لە لەرەلەری مۆلەقەی ئەو فلزە، ئەو ئەلیکترۆنانەی لە ڕووی دەرەوەی ڕووەکە دەردەچن زۆرترین جووڵە وزە و خێراییان دەبێت، بەڵام ئەوانەی لە قووڵاییەوە دەردەچن جووڵە وزە و خێراییان زۆر کەمترە. بە کەمترین وزەی پێویستیش بۆ دەرکردن و جیاکردنەوەی ئەلیکترۆنێک لە ڕووێکی ئەلیکترۆندەر دەوترێت پابەندە ئیشی ئەو ڕووە واتە دەبلیو. ئاینشتاین پەیوەندییەکی بیرکاری دانا بۆ پابەندە ئیش، دەبلیو، و جووڵە وزەی زۆرترینی ئەلیکترۆنەکان، ئی، کە بەم جۆرەیە. ئی یەکسانە بە ئێچ ئێف ناقس دەبلیو، کە ئێچ بریتییە لە نەگۆڕێک کە بە ناوی نەگۆڕی پلانک و بڕەکەی دەکاتە، شەش پۆینت شەست و سێ زەربی دە توان سی و چوار جوول بۆ چرکە،